ئەلیف لام میم ڕا هەر خودا ئەزانێ مەعنای چیە ئەوانە ئایەتی قورئانن و هەموو ئەو قورئانەی لای خوداوە بۆت نازڵ کراوە ڕاست و بێگەردە بەڵام بەشی زۆری خەڵک بێ ئیمانن چونکە بیر ناکەنەوە و عەقڵیان ناخەنە کار خودا ئەو خودایە ئاسمانەکانی بەرز کردوونەتەوە بەبێ کۆڵەکە گەرێ ئێوە بیان بینن غاڵب و خاوەن فەرمانە بەسەر عەڕشدا و خۆر و مانگی ڕام کردووە بۆ هاتوچۆ و هەر کام لەوانە تا ماوەیەکی دیاریکراو ئەگەڕێن هەموو کارێ تەدبیر ئەکات ئایەتەکان تەفسیل ئەدات بەڵکو بیر بکەنەوە لە توانی خودا و ئیمان بێنن کە زیندووە کرێنەوە و بە خودای خۆتان ئەگەن. خودا خودایەکی وەهایە زەوی ڕاکێشاوە و چەند کێوی دامەزراو و چەند ڕووباری تیا دروست کردووە و لە هەموو بەر و میوەیێ جووتێکی دروست کردووە وەک ترش و شیرین، زەرد و سوور، گەورە و بچووک، هەتا دوایی. بە شەو ڕۆژ داپۆشێ و دنیا تاریک ئەکات. لەم کارانەدا چەند ئایەت و بەڵگە هەن دەلالەت لە گەورەیی و دەسەڵاتی خودا ئەکەن بۆ ئەو کۆمەڵەی بیر و هۆشیان ئەخەنە کار. لە زەویدا چەند پارچەیەک هەن دراوسێی یەکن کەچی یەکێکیان بە پیتە و یەکێکیان بێ پیت هیوا هەیە خوێی هەیە و هیوا هەیە بێ خوێیە هەتا دوایی هەروەها باغی ترێ و کشتوکاڵ و دارخورما هەیە هەندێ لەو دارخورمایانە یەک بنجیان هەیە و هەندێکیان دوو بنجیان هەیە ئایا ئەگەر ئێمە بمرین و بڕزێین و ببین بە خۆڵ سەر لە نوێ دروسەکرێینەوە؟ ئەوانە ئیمانیان بە خودای خۆیان نیە بۆیە باوەڕ بە زیندوو بوونەوە ناکەن ئەوانە بەهۆی ئەوەوە کە هەمیشە گومڕاهن ڕۆژی قیامەت زنجیر ئەخرێتە ملیان ئەوانە هاوڕێی ئاگرن و هەتا هەتایە لەو ئاگرەدا ئەمێننەوە وَإِنَّ رَبَّکَ لَشَدِیدُ العِقَابِ. ئەوانە پەلەت لێ ئەکەن بۆ هێنانی سزای خودا بەسەریاندا پێش خۆشی و سەلامەتی، لەگەڵ ئەوەدا کە پێش ئەوان تۆڵە لە تاوانباران سەنراوە، بەڵام ئەوان پەندیان لێ وەرناگرن، بەڕاستی خودا لە گوناهی خەڵک ئەبورێ ئەگەرچی ئەوان ستەم لە خۆیان ئەکەن، بەڕاستی خودای تۆ سەختگیرە. هەر خودا ئەزانێ چی لە سکی ئافرەت دایە هەر ئەو ئەزانێ منداڵانی ئافرەت چەندێک کەم ئەکات و چەندێک زیادەکات هەموو شتێ لای خودا ئەندازەیەکی دیاری هەیە نە لێی زیادەکات و نە لێی کەمەکات. عالم الغیب والشهادة الکبیر المتعال. واتە لە هەموو لایەکەوە قسە و کرداری لای خۆیان تۆمارەکەن و هەر کاتێ کە گوناهێکی کرد لە سزای خودای ئەپارێزن بەوە کە لە خودا ئەپاڕێنەوە لێی خۆش ببێ یا سزادانی دوا بخا بۆ ڕۆژی قیامەت بێگومان خودا حاڵی خۆشی و نیعمەتی هیچ قەومێ ناگۆڕێ تا ئەوان حاڵی خۆیان نەگۆڕن. رعد واتە هەورە گرمە سبحان اللە ئەکات لەگەڵ حەمد و سەنای خودادا فریشتەیش هەروا لە ترسی خودا سبحان اللە ئەکات خودا تریشقەیش ئەنێرێ و بەو تریشقەیە ئەدا لە هەر کەس کە خواستی لەسەر بێ کەچی کافرەکان دەمە دەم ئەکەن لەبارەی توانایی و یەکێتی و بێ هاوڕیی خوداوە و پێغەمبەر بە درۆ ئەخەنەوە خودایش بە توندی کافران گرفتار ئەکات. ئەو کەسانەی بانگ لە غەیری خودا ئەکەن، بانگلێکراوەکان نایەن بە دەنگیانەوە و مەبەستەکانیان بۆ جێبەجێ ناکەن، مەگەر وەکو ئینسانێکی تینوو کە هەردوو لەپی دەستی پان بکاتەوە بۆ لای ئاو و داوای لێ بکا بگاتە دەمی و ئەویش بە گوێی ناکات و ناگاتە دەمی، چونکە شتێکی جەمادە و نابیسێ، بێگومان دوعای کافران لە گومڕاهی و زەرەرمەندی بەولاوە نییە. تۆ بڵێ کێیە خودای ئاسمانەکان و ئەرزە؟ هەر خۆت لە وەڵامدا بڵێ اللەیە، دەبڵێ ئایا ئێوە غەیری ئەو خودا چەند گەورەیەکتان بۆ خۆتان داناوە ئەوەندە بێبایەخن ناتوانن قازانجێ بە خۆیان بگەیەنن یا زیانێ لە خۆیان بدەن تۆ بڵێ ئایا کۆر و چاوساغ وەک یەکن؟ یاخۆ تاریکی و ڕووناکی وەک یەکن؟ یاخود چەند هاوبەشێکتان بۆ خودا بڕیار داوە کە گوایە وەک خودا شت دروستەکەن و پاشان مەخلوقەکانی خودا و ئەوانتان لێ گۆڕاوە کە ئەوانە هەرگیز ناتوانن هیچ دروست بکەن تۆ بڵێ هەر خودایە دروستکەری هەموو شتێکە و هەر ئەو تاک و تەنیا و بە دەسەڵات و توانایە خودا ئاوەها وێنەی حەق و بەتاڵ ڕوونەکاتەوە بۆتان جا ئەوەی کە کەفی ڕووتە بە بێ سوو دەڕوات و ئەوەیش قازانجی ببێ بۆ ئادەمیزاد وەکو ئاوی پاک و ساف بۆ زەوی و زار یا ماددەی مەعدەنی ئەوە لە ئەرزا ئەمێنێتەوە خودا ئاوەها نموونەکانتان بۆ ڕوونەکاتەوە. بۆ ئەوانەی بگوێی خودای خۆیانیان کردووە پایی باش هەیە، ئەوانەیش کە بگوێیان نەکردووە حاڵیان ئەوەندە خراپە بێ ئەگەر هەرچی لە زەویدا هەیە موڵکی ئەوان بێ و ئەوەندەی تریشی لەگەڵ بێ ئەیدەن لە فیدیەی خۆیاندا بۆ ڕزگاربوونیان لە سزا ئەوانە لە ڕۆژی قیامەتدا حیسابێکی خراپیان هەیە و جێگایان دۆزەخە کە خراپترین جێگای ئارامگرتنە. اولئک لهم اللعنة ولهم سوء الدار. ئەوانەیش کە پەیمانی خودا هەڵەوەشێننەوە پاش بەستنی و ئەوەی کە خودا ئەمری بە ڕاگرتنی کردووە ڕایناگرن و ئەیبڕن و خراپە ئەکەن لە زەویدا بۆ ئەوانە نەفرین هەیە لەلایەن خوداوە و لە دواڕۆژیشدا ماڵێکی خراپ مەنزڵگایانە. هەروەک ئەو پێغەمبەرانەی پێش تۆ ڕەوانەمان کردوون تۆیشمان لەناو ئوممەتێکدا ڕەوانە کرد کە پێش ئەوانیش چەند ئوممەتی تر ڕابووردوون بۆ ئەوەیشمان ناردوویت ئەو قورئانەیان بەسەرا بخوێنیتەوە کە وەحیمان کردووە بۆت ئەو ئوممەتە ئینکاری خودای میهرەبان و تەنیایی ئەو خودایە ئەکەن جا تۆ پێیان بڵێ هەر ئەو خودایە خودای منە هیچ خودایەک نییە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ بکەونە هاتوچۆ یا زەوی پێ لەت لەت بکرێ لە ترسی خودا یا قسەی پێ بکرێ لەگەڵ مردووان و ئەوانیش بیبیستن و بیخوێننەوە ئەو کافرانە هەر ئیمان ناهێنن دە واز لەوانە بێنە خودا توانی بەسەر هەموو شتێکدا هەیە و دەسەڵات هەر هی ئەوە ئایا موسڵمانەکان دڵنیا نەبوون و نازانن کافرەکان ئیمان ناهێنن نازانن ئەگەر خودا مەیلی لێبێ هیدایەتی هەموو ئادەمیزاتەدا بەڵام ئەوە عادەتی ئەو نەبووە و نابێ. ئەو کافرانە بە هۆی کوفرەکەیانەوە هەمیشە سزایەکیان تووشە بێ کە ئەدات بە تەپڵی سەریاندا. یاخود بەڵایەک لە نزیکی ماڵەکانیانەوە نازڵ ئەبێت تا بەڵێنی خودا دێتە دی بە مەرگیان یا بە هاتنی ڕۆژی قیامەت. خودا هەرگیز خیلاف وەعدە ناکات. ئایا کەسێ ئاگای لە هەموو نەفسێک بێ کە چی ئەکات و هیچی لێ ون نەبێ وەکو یەکێکە وەها نەبێ حاشا ئەو کافرانە چەند هاوبەشێکیان بۆ خودا داناوە دە تۆ پێیان بڵێ ئادەی ناوی ئەو هاوبەشانە بێنن بزانین چین و چ کارەن یا هەر باسی شتێک ئەکەن بۆ خودا کە گوایە ئەو نایزانێ و ئاگای لێ نیە کە ئەوەیش مەحاڵە یا هەر بە قسەی ڕووتی بێ مەعنا ناوتان ناون هاوبەش نەخەیر ئەو کافرانە قسەی بێ مەعنا و فڕوفێڵیان لا جوان کراوە و ڕێگای ڕاستی خودایان لێ گیراوە بێگومان کەسێ خودا گومڕای بکات کەس نییە ڕێگای ڕاستی پیشان بدات. لهم عذاب فی الحیاة الدنیا. وعقبی الکافرین النار. نموونەی ئەو بەهەشتەی بەڵێنی پێدراوە بە لە خواترسەکان بەهەشتێکی ئەوتۆیە چەندین جۆبار بەناویا ئەڕوا و خۆراکی بەردەوامە و سێبەریشی هەروەها ئەم بەهەشتە پاداش و دواڕۆژی ئەو کەسانەیە لە خودا ئەترسن دواڕۆژ و سەرنجامی کافرانیش ئاگرە ئەوانەی لەمەو پێش کیتابمان بۆ ناردوون و موسڵمان بوون شادمانە بن بەو قورئانەی نازڵ کراوە بۆ سەر تۆ، لە کافرەکانیشدا هیوایان هەیە ئینکاری هەندێک لە قورئانەکەن، تۆ پێیان بڵێ، من تەنها ئەمری ئەوەم پێ کراوە خودا بپەرستم و هاوبەشی بۆ دانەنێم و خەڵک هەر بۆ لای ئەو بانگەکەم و گەڕانەوەی منیش هەر بۆ لای ئەوە. هەر بەو جۆرە کە کتێبەکانی پێغەمبەرانی پێشوومان نازڵ کرد، هەر وایش حوکم و فەرمانی ئایینی ئیسلاممان نازڵ کرد بە زوبانی عەرەبی. جا ئەگەر پاش ئەم زانیارییەی بۆت هاتووە، دوای ئارەزووی بەتاڵی کافرەکانی دەوروبەرت بکەوی، ئیتر لە لایەن خوداوە هیچ دۆست و یارمەتیدەرێکت نابێ و هیچ کەس ناتپارێزێ لە سزا و ئازار. لکل اجل کتاب. بەڕاستی پێش تۆ چەندین پێغەمبەرمان ڕەوانە کرد و ژن و مناڵیشمان دابوونێ، واتە، ئەوانیش ئادەمی زاد بوون وەک بنیادەمەکانی تر، هیچ پێغەمبەرێک بۆی ڕەوا نەبووە و ناتوانێ ئایەتێک یا موعجیزەیەک بێنێ کە خەڵکەکەی دەوروبەری داوایان لێ کردبێ، وهو سریع الحساب. ئایا ئەو کافرانە تەماشا ناکەن و نابینن ئێمە لە هەموو لایەکەوە پێوانەی وڵاتی کافران کەمەکەینەوە و ئەیخەینە سەر وڵاتی موسڵمانان؟ واتە نابینن ئاینی ئیسلام پەرە ئەستێنێ؟ بێگومان خودا فەرمان ئەدا بە سەرکەوتنی ئیسلام و کەس ناتوانێ فەرمانی ئەو ڕەد بکاتەوە و تێکی بدات. خودا بە گورجی حیساب لەگەڵ کافران ئەکات. بەڕاستی کافرەکانی پێش ئەوان فڕوفێڵی زۆریان لە پێغەمبەران و لە پەیڕەوەکانیان کرد هەرچی مەکرە هی خودایە چونکە مەبەست لە مەکر کردنی کەسێ لە کەسێکی تر ئازاردانیەتی و ئازاردانی ڕاستەقینەیش بەدەستی خودایە و کەس ناتوانێ مەکر و فڕوفێڵ لە خودا بکا هەر نەفسێ هەر کارێ بکات خودا پێیەزانێ و پاداش یا سزای بۆ ئامادە ئەکات لەمەو پاش کافرەکان بۆیان دەرەکەوێ ئەنجامی باش و پڕ لە خۆشی بۆ کێیە کافرەکان ئەڵێن، تۆ ڕەوانە نەکراوی و فروستادەی خودا نیت، تۆ بڵێ، خودا بەسە بۆ شاهیدی لە نێوان من و ئێوەدا و ئەو کەسەیش کە بە ئیعجاز و گەورەیی و پایە بەرزی قورئان ئەزانێ. ئەنەسی کوڕی مالیک ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، خوای گەورە دۆستانێکی هەیە لە خەڵک